پاشایەکی عەجەم هەبوو ناوی محەممەدی کوڕی سەبائیک بوو پاشای مەملەکەتی خۆراسان بوو ئەم پاشایە سوپایەکی زۆر بەهێزی هەبوو بۆیە هەموو ساڵێک پەلاماری دەوڵەتێکی کافریەدا لە وڵاتانی ئەکەوتنە هند و سند و چینەوە یان لە وڵاتانی ئەو دی ڕووبارانەوە پاشایەکی دادپەروەر و بەخشندە بوو زۆری حەز بە کۆڕ و کۆمەڵ و شعر و ئەدەبیات و چیرۆک و بەسەرهات بوو بۆیە هەر کەسێک چیرۆکێکی سەرسوڕهێنەری خۆشی بۆ بگێڕایەتەوە خەڵاتێ کرد خۆ ئەگەر کەسێکی زمان پارا و قسەزان و ڕەساو بواە ئێدی سەرتاپای بە بەرگی نایە پۆشتە کردەوە باشترین ئەسپی خەڵاتە کرد ئەم جا هزار دیناریشی خەڵاتە کرد ئیتر قسەزانەکە لێی ئەدا و ئەڕۆیشت وا ڕێکەوت پیاوێکی گەنم ڕەنگ پەیدا بوو چووە لای و پاشا زۆری بەدڵ بوو بۆیە هزار دیناری خەڵات کرد و سەرتاپای بە بەرگی نایە پۆشی فەرمانیشیدا ئەسپێکی زینکراوی بدەنێ ئەجێڕنەوە ئەم پاشایە وەزیرێکی ڕەزیل پیاوخراپی هەبوو کەسی خۆش نەویست نە دەوڵەمەند و نەهەژاری خۆش ناویست هەموو جارەگەی و بەو خۆشویستنە سامانی دەوڵەت بە فیڕۆڕوە لە ڕاستیدا لە ئیرەی بردن زیاتر هیچی دی نەبوو پاشا دەنگ و باسی حەسەنی بازرگانی بیست نردی بە شوێنیدا کەبینی پێوت حەسەنی بازرگان ئەو وەزیرەکەم لۆمە مەکە کە گوایە ئەو دەمانەی خەڵاتی زانایان و ئەدیبانەکەم سامانی مەملەکەت بە فیڕۆتەم گەر بە دڵم نەبوو شار بە دەرتەکەم ئەمجا فەرمانی دا خەڵاتێکی باشیان کرد پێیوت نە سەفەرەکەیت و نەخۆت ئەدزیەوە گەر درۆم لەگەڵ بکەی ئەوە نە تۆ لە ئێمەیت و نە ئێمە لە تۆ ئەم جا حەسەنی بازرگان کڕنوشی بۆ برد و چووە دەرەوە ڕۆژی دواتر ناردی بە شوێن پێنج هاوڕێی خۆشەویستی خۆیدا کە هەریەکان خوێندەوار و نووسەر و شاعیر بوون ژێر و زمان پارا و شارەزا بوون کە هاتن بۆ لای بەخێری هێنان و پێیوتن ڕۆژێکە و ئەمڕۆ ئەبێت فریان بکەون پاشا داوای چیرۆکێکی سەرسوڕهێنەر و بەسەرهاتێکی نەبیستراوم لێکە ئێوەش هەریەکەتان ڕووبکەنە هەرێمێکی وڵات و بگەڕێن بە دوای چیرۆکی شمشێری پاشایاندا ئەوەش خەڵاتی هەریەکەتان کە پێنج هەزار دینارە هەر کەسێکیان ئەو چیرۆکەی بۆ هێنامەوە خەڵاتیەوەکەم یەکێکیانی ڕەوانەی وڵاتی هند و سند کرد دووەمیان بۆ وڵاتی خوراسان و سێمیان بۆ وڵاتی مەغریب و ناوچەکانی چوارم بۆ وڵاتی شام پێنجەم بۆ وڵاتی میسر ئەم جاهریەکە و ڕۆژێکی بۆ سەفەرکردنیان دانا دوای چوار مانگ چوار هاوڕێی بەدەستی بەتاڵ گەڕانەوە بۆیە حەسەنی بازرگان خەمی دنیای لێهات و پرزە بڕاو بوو لەو هەوڵەیشی هاوڕێی پێنجەمی کە گەیشتە وڵاتی شام خۆی کرد بە شاری دیمەشقدا کە سەرنجیدا شارێکی هێمن و ڕازاوە و ئاوەدانە و دڵتێیدا ئەکرێتەوە ئەم جاکەوتە پرسیارکردن لەبارەی داواکاری حەسەنی بازرگان بەڵام بێسوود بوو ڕۆژێکیان بڕیاریدا ئەوێش جێبهێڵێت و ڕوو لە شارێکی دی بکە سەیری کرد لاوێک ئەڕوات و لەترەدا ئەم بەکرێ گیراوەش لێ چوە پێش و پرسی ئەرێ ئەوە چیتە بۆ کوێچی لاوەکەش وتی کاکە گیان ئەوە پەلەی ئەوەمە زوب گەمە ئەو گۆڕەپانەی کۆڵانی ئەو دیو لەوێ پیرەمێردێکی قسەزان چیرۆک و بەسەرهاتە جێڕێتەوە چیرۆکەکانی هێندە خۆش و سەرنج ڕاکێشن هەر نەبیستراون جاگەرز و خۆم نەگەێنمە ئەو گۆڕەپانە جێگام بەرناکەوێ کابرای بەکرێگیراوی ژووتی منیش لەگەڵ خۆت ببە لاوەکە ژووتی کەوا بۆ خێراکە و شوێنم کەوە ئەم جا شوێنی کەوت تاکو و گەیشتە شوێنی ئاپۆرەی خەڵکەکە ئەویش چووە نزیکی پیاوە پیرەی ڕوخۆشەوە کە لەسەر کورسی لی دانیشت بوو قسەی بۆ خەڵکەکە کرد ئیدی چیرۆک جێڕانەوە تاکو ئێوارەی خاین دوایی خەڵکەکە بڵاویان لەکرد بەکرێگیراوی پێنجەمی حەسەنی بازرگان لێی نزیک بووە و سلاوی لێکرد پیرێژوتی فەرموو کابرا پرسی تۆ پیاوێکی دانا و ناسراوی منیش پرسیارێکم هەیە پیرەوتی بپرسە کابراوتی باسی کۆڕەکانی شمشێری پاشایەن و بەدیعەی جەمالمەوێ پیرەمێردوتی ئەم چیرۆکەت لە کوێ بیستووە بەکرێ گیراوتی قوربان لە وڵاتێکی دوورەوە بە شوێن ئەم چیرۆکەیاندا نردوم ئەگەر لای تۆ هەیە چەندم لێ داواکەی لە خزمەتت دام چونکە بۆ ئەم چیرۆکە گیانی خۆم خستۆتە مەترسیەوە و سەفرم کردووە گەر بۆم بجێڕیتەوە و ئەزانم خێرت پێکردوم چونکە گیانم پێشکەشت بکەم هێشتا کەمە پیرەمێردوتی کڵاو بنێ بە هەوارە ڕێوە و دەست یاسوودەی بخە ژوور سرد ئەو چیرۆکەم لەلایە بەڵام ئەم چیرۆکە لە هەموو کۆڕ و کۆمەڵێکدا ناگێڕدرێتەوە ئەبێت دوو بە دوو بین تاکو بۆت بگێڕمەوە گەر ئەم چیرۆکە دەبێ سەد دینارم بدەرێ منیش بە پێنج مەرج بۆتە جەرمەوە کابێت بۆم جەمەجێ بکەیت بەکرێ گیرا و زۆر خۆشحاڵ بوو وتی دە دیناریشت زیادەمێ بە مەرجەکانیشت ڕازیم پیرەمێرد وتی دەبڕۆ پارەکەم بۆ بێنە و چیرۆکەکەت بووەوە کە پارەکەی بۆ هات بەکرێ گیرایی بردەوە کاغەز و قەڵەمی پێداوتی جارێ مەرجەکانی من بنووسە نابێت دەم چیرۆکە لەسەر ڕێگادا بجێڕیتەوە نابێت بۆ کەنیزەکان و ژنانی بجێڕیتەوە بۆ کۆیلەکانی مەگێڕەوە بۆ کەسانی سوک و ڕسوای مەگێڕەوە هەروەها بۆ مناڵانیشی ناگێڕیتەوە تەنیا بۆ پاشا و میرانی ئەگێڕیتەوە یان بۆ وەزیران و کەسانی زانا و فەیلەسوفان بەکرێ گیرا و هەستا و مەرجەکانی پسند کرد و دەستی پیرەمێردی ماچ کرد و ڕۆیشت شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو. شەوی حەوت سەد و پەنجا و نۆ. کە گەیشت خزمەتکارێکی ناردە لای حەسەنی بازرگان و هەواڵی پێدا کە گەڕاوەتەوە پێی ڕاگەیان کە بە ئاوات گەیشتووە و چیرۆکەکەی بۆ هێناوە ئەم جاکە غەزەکەی بۆ نرد کە چیرۆکەکەی تیانوسی بوو بە ناوی چیرۆکی شمشێری شاهان و بەدی ئەی جەمالەوە کە حەسەنی بازرگان کاغەزەکەی بینێ و چیرۆکی شمشێری شایان و بەدیعەی جەمالی تا خوێندەوە بەرگەکانی بەری خۆی داکەند و لەگەڵ ئەسپ و دەوشتر و دەهێستر و سێ کۆی لێدا بە خەڵات و دیاری بە خزمەتکارەکەدا بۆی نرد بەکرێژیرا و زۆر خۆشحاڵ بوو ئەم جا بە دەست و خەتی خۆی جارێکی دینوسیەوە چوە لای پاشا و کڕنوشی بۆ برد و کاغەزەکانی دایەوتی پاشام کۆمەڵە چیرۆکێکی بێوێنە و نەبیستراوم بۆ هێناوی پاشا کە کاغەزەکانی لێ وەرگرت فەرمانی دا چەند کەسێک لە زانایان و فەیلەسوفان شاعران و ژیر و زیرەکان کۆبکەنەوە کە ئامادەبوون فەرمانی دا بە حەسەنی بازرگان فەرموو بۆیان بخوێنەوە کە حەسەنی بازرگان لە خوێندنەوەی چیرۆکەکان بۆوە گوێگرانی سەریان لەو چیرۆکانە سوورما کەوتنە خەڵات کردنی حەسەنی بازرگان بە زێڕ و زیو. ئەمجا پاشایش شارێکی وڵاتەکەی بە خەڵات پێ بەخشی و کردیە گەورە وەزیری خۆی. ئیدی هەر جارێک پاشا دڵی تەنگ بوایە ئەی ناردە شوێنی حەسەندا و لەو چیرۆکانەی پێ خوێندەوە. ئەو چیرۆکەی حەسەنی بازرگان بە کرێ گرتەکەی دا ناردی بۆ پاشا و بەهۆیەوە بووە خاوەنی شارێک و وەزیری دەستە ڕاستی پاشا ئەم چیرۆکە بوو. ئەگەرنا و لە سەردەمی زوو سەدەکانی ڕابردوو پاشایەکە بوو دادپەروەر و دەستبڵاو و خێرومەند بوو چەندین هەرێمی لە ژێر دەستا بوو خاوە نیسوپایەکی پڕچەکی ئازای جربەزە بوو ناوی عاسمی کوڕی سەفوان بوو ئەم پاشایە ماوەیەکی زۆر حکومڕانی کرد دواتر تەمەنی گەشتە 1970 ساڵ هێندە پیر ببوو هێز و توانای کەم ببووەوە خوا نەکوڕێکی پێبەخشی و نەکچێک بۆیە هەر کە ئەیبینی وەزیرێکی دەستی مناڵەکەی گرتووە، ئەم لای خۆیەوە زۆری پەژارە خوارد و لە دڵی خۆی دایوت، بەم هەموو تەمەنەمەوە خوا وەکو ئەمانە کوڕێکی بە منیش نەدا تاکو بیکەمە جێنشینی خۆم. ئەم هەموو چامانەم بۆ بێگانە بێ. ڕۆژێکیان هێندەی خەم خوارد لەسەر تەختی پاشایەتی هاتە خوار و لەسەر زەوی دانیشت و دەستی کردە گریان زۆر گریا کە فارسی کوڕی ساڵحی گەورە وەزیری ئەمەی بینی دەورو بەرەکەی هەموو ناردنەوە بۆ ماڵەوە پێی وتن ئەمڕۆ پاشا تاکو بە ئاگا نێتەوە حکوم ڕانی ناکا لە پاشایش چوە پێش و پێیوت پاشامان پایەدار بێ پێم بڵێ بۆچی مات و بێدەنگ ئەگریت چێ ئازاری داوی تا بچینە سەری و ڕیخۆڵەی دەربێنین چێ لە حکومڕانی تەڵگەڕاوەتەوە تاکو و سوپای بکەینە سەر بەڵام پاشا کپ و بێدەنگ بوو وەزیر ڕووی تێکردووتی گەورەم من لە بەردەستی خۆتدا گەورە بووم آخر من نەزانم بۆچیەگری ئەی چێ بزانێ پاشا هەر بێدەنگ بوو ئەم جاوەزیر زۆر پەس بوو بۆیە وتی بەو خویە گەر هۆی گریانەکەتم پێنەڵی ئەو بە بەرچاوتەوە خۆمە سووتێنم ئەم جا پاشا سەری بڵند کردوتی ئەی وەزیر وازم لێ بێنە با خەمی خۆم هەر بۆ خۆم بێ بەشی خۆم پەژارە هەیە با پەژارەی تۆشی نەچێتە سەر وەزیر کۆڵی نەداوتی پاشان پێم بڵێ کێڵێت خەمی تۆ بەدەستی من کۆتایی نایە ئەم جا پاشاوتی من نەبۆ سامانەگریم نەبۆ ژیان بۆ ئەوە گریم کە ئەوە تەمەنم 1970 ساڵە پیر و پەکەوتە بووم خوا مناڵێکی پێنەبەخشیم سەیری دەوروبەرەکەمەکەم هەموان شاد و بێ خەمن و خوا مناڵی پێ بەخشیون و لە هیچیان کەم نیە منیش کە مردم مناڵێکم نیە ببێتە پاشا و ببێتە جێنشینم. وەزیرەکەی وتی پاشام من لە تۆ پیرترم و وەکو تۆ وەجاخم کوێرە منیش وەکو تۆ خەمبارم بەڵام بیستومە خوایەکەی سولەیمانی کوڕی داود زۆر بە توانایە هەموو شتێکی بۆ کرێ ئەڵێی چی بچمە سەردانی حەزرەتی سولەیمانی کوڕی داود و دیاریەکی باشی بۆ بم ئێ بەڵکو لە خوا کەی بۆمان بپاڕێتەوە کە هەریەکەمان سەر و مناڵمان پێ بەخشێ پاشا قسەی وەزیری بەدڵ بوو ئەم جاوەزیر خۆی ئامادەی سەفەر کرد چەند دیارەکی نایەبی لەگەڵ خۆی برد لەم لایشەوە خوا سروشی بۆ حەزرەتی سولەیمان نارد و پێی ڕاگەیاند کە گەورە وەزیری میسر بەڕێوەیە بۆ لای تۆیە، بۆیە تۆیش ئاسەفی کوڕی بەرخیای گەورە وەزیری خۆت بنێرە بۆ پێشوازی لەگەڵ هەندێ لە گەورە بەرپرسان دا، بەخێریان بێن و پەزێراییان بکەن، کە هاتنە لای ئێوە زۆر ڕێزیان بگرن و داوایان لێ بکە بڕوا بە خوای مەزن بێنن. بۆیە خێرا حەزرەت فەرمایشتەکەی خوای بەجێهێنا ئاسەفی کوڕی بەرخیای ڕەوانە کرد ئەوانیش کە گەشتنە فارس و وەزیری میسر بەخێریان هێنان ئەم جا ئاسەف پێیوتن بەخێربێن مژدەتان لێبێ ئاسوودە بن ئەوەی لە پێناوی داهاتون جێبەجێ بێ وەزیری میوان لە دڵی خۆی داوتی چێ هەواڵی پێداون کە ئێمە چیمان لیان ئەوێ کە پرسی ئاسەفی کوڕی بەرخیا وتی حەزرەتی سولەیمان هەواڵی پێداین ئەمجا وەزیر پرسیەوە ئەی کێ بە حەزرەتی سولەیمانی وتووە بەرخیاوتی خی ئاسمان و زەوی دروستکاری زیندەوەران فارسی گەورە وەزیری ژووتی کەوا بۆ خویەکەی ئێوە فرە مەزنە ئاسەفی گەورە وەزیر پرسی ئێوە خی مەزن ناپەرستن وەزیروتی ئێمە خۆرە پەرستین و کڕنوشی بۆ بین ئاسەف وتی، خۆر لە کۆمەڵەی خۆرەکانەوە دروستکراوی، خوایە خۆر هەڵدێ بەڵام دواتر ئاوا بێت و بەڵام خوای مەزن هەمیشە ئامادەیە، توانادارە و بەسەر هەموو شتەکاندا. ئەمجا هەردوو لایەن گەڕانەوە تا گەشتنە وڵاتی سەبەء و نزیکی تەختی پاشایانەی حەزرەتی سولەیمانی کوڕی داود سڵاوی خوای لێبێ. حەزرەتی سلیمان فەرمانی دەرکرد بۆ دێ و درنج و دەست و پێوەنەکانی کە بە ئەمبەر و ئەوبەری ڕێگادا ڕیز ببن بە درێژی هەردوو کەناری ڕێگا فیل و شێر و پڵنگ و ئاژەڵان ڕیز بوون هەروها دێ و درنج بە هەموو شێوەکانیان خۆیان دەرخست باڵندە و فڕندەکانی ئاسمانیش بە ئاسمانەوە بە جۆرێک سێبەریان خستە سەر ئەو ڕێگا دوور و درێژە هەمووشیان ئەیان خوێن شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی کە وەزیر و سربازانی میسر گەشتن و ئەو دەسەڵاتی حەزرەتی سولەیمانیان بینی قەڵەمی ئەژنویان لە ترسا شکا کە سەفی گەورە وەزیر ئەوەی بینی پێی وتن مەترسن شوێن من بکەون ئەمانە سەربازانی حەزرەتی سولەیمان و خواپەرستن ئێوە میوانانی خۆشەویستی حەزرەتن بێخەم بن ئەم جا بەڕێگادا ڕۆشتن تاک و گەشتە شار هەمویانی بردە شوێنی حەوانەوەی تایبەت بە میوانان سێ شەو و سێ ڕۆژ پەزێرایی کران. ئەمجا وەزیری میسر و گەورە لێپرسراوانی برانە سەرای حەزرەتی سولەیمان. فارسی وەزیر خەریک بوو بە ڕێوڕەسمی خۆیان کڕنوش ببا. حەزرەتی سولەیمان نەیهێشت. کە دانیشتن سفرە و خوان ڕاخرا. نان و خواردن دانرا. فەرموویان لێکرا. ئامادەبووان هەموویان تێرکران. ئەمجا حەزرەتی سولەیمان بە وەزیری میوانی وت، هیچ شەرم مەکە چیتان ئەوێت داوا بکەن پش بەخوا بۆتان جێبەجێکەم هەرچەندە زانم لە وڵاتی میسرەوە هاتوون پاشاکەتان ناوی ئاسمە زۆر پیر و لاوازە خوا نەکوڕی پێبەخشیوە نەکچ ئەویش خەم و پەژارێکی زۆرە خوا بەوەی وەجاخی کوێرە تاکووا ڕێکە و ڕۆژێکیان لەسەر تەختی پاشایەتی دانیشت بوو کە هەندێ لە وەزیران و میرانی مەملەکەت چوونە لای ئەویش سەرنجی دا هەندێکیان مناڵێک و هەندێکیان دوو مناڵ و هەندێکی دی سێ مناڵیان هەیە لەگەڵ خۆیان ئەیان هێنن بۆ سەرای حکومڕانی پاشاکەیشتان کەوتۆتە خەم خواردن و بیرکردنەوە و لە خۆی پرسیوە باشە کە مردم چێ بکەمە جێنشینی خۆم ئەم جاهێندە بە پەژارە بووە چاوانی پڕ بە فرمێسک بوون بۆیە لەسەر تەخت هاتۆتە خوارەوە و لەسەر زەوی ژوورەکە دانیشتوە و دەستی کردو بە لە خۆدان و گریان دیسان حەزرەتی سولەیمان بە فارسی وەزیری وت، ئەی گەورە وەزیر، وایە یان وا نییە؟ وەزیر وتی، ئەی پێغەمبەری خوا، ڕاستت فەرموو، بەڵام قوربان، لەو ژوورەی پاشاماندا هەر خۆم و پاشا بووین، کەسی دی گوێی لێمان نەبوو. کێم هەواڵی گەیاندەتەوە؟ حەزرەتی سولەیمان کوڕی داود وتی، پەروەردگارم پێی وتم، کە هەرچییەک لە بیر و هزری مرۆڤدا بێ، هەرچییەک لە سنگ و مێشکی مرۆڤەکاندا بێ، لێی بە ئاگایە، هیچ شتێک لای ئەو شاراوە نییە. فارسی گەورە وەزیری میسر وتی، ئەو پەروەردگارەی کە ئێوە ئەیپەرستن زۆر مەزن و باڵادەستە. ئەمجا هەر لەو شوێنەدا خۆی و گەورە پیاوانی یاوەری بڕوایان بە خوا هێنا. حەزرەت فەرمووی، ئەوە و ئەوەتان پێیە و بە دیاری بۆ منتان هێناوە. فارسی وەزیر وتی بەڵێ وایە ئەمجا فەرمووی وا منیش دیارەکانتانم پەسەند کرد و دووبارە بەخشیمەوە بە خۆتان بڕۆنەوە شوێن هەواری خۆتان ئەم ڕۆیش بحەوێنەوە بێخەم بن خوایار بێ سبێنێ بۆ هەر داخوازیە کاتبن جێبەجێکرێ ئەمجا فارسی گەورە وەزیر گەڕایەوە شوێن حەوانەوەی و بۆ سبێنێ چوە بۆ لای حەزرەتی سولەیمان کوڕی داوت سلاوی خوای لێبێ حەزرەت ڕایسپارد، ئەی گەورە وەزیر بگەڕێوە بۆ لای عاسمی پاشات و لەوێ بڕۆنە بیابان بە فڵانە درەختدا سەربکەون، ماوەی نێوان دوو نوێژ بەسەر درەختەکەوە بمێنەوە، دواتر هەست بە هەوایەکی فێنکە کەن، ئەمجا لە درەختەکە بێنە خوارەوە، دوو ئەژدیها ئەبینن کە سەری یەکێکیان لە مەیمون و ئەوی دی لە دێوە چێ، بەڕمەکانی دەستان هەردووکیان بکوژن. ئەم جا بە درێژی بستێک لە سەریەوە و بستێکیش لە کلکیەوە بی پێوە و بیبڕە و فڕێبدە و ئەوەی ئەمێنێتەوە لە گۆشتی هەردوو مارە ئەژدی هاکە بیبەن و بیکڵێنن گۆشتە کوڵاوەکە دەرخواردی ژنەکانتان بدەن دوای ئەوە پشت بەخوا سکیان بە دوو کوڕی جوان و زیرەک پڕەبێ ئەمجا حەزرەتی سلەیمان سلاوی خی لێبێ بخچێکێنە دوو گۆی زێڕینی تیا بوو دایە دەست فارسی گەورە وەزیر و پێی وت، بە ناوی خوای گەورە و میهرەبانەوە وەریان بگرە و هەردوو کوڕەکە کە گەورە بوون و بوونە دوو هەرزەکار با هەر یەکەیان گۆیەک بکا بە خۆیەوە ئیدی پشت بە خوا ئاواتەکانتان دێتە دی و بگەڕێنەوە بۆ وڵاتی خۆتان. فارسی گەورە وەزیر کەوتەوە ڕێ کە گەیشتەوە سەر سنووری میسر تەتەری نارد هەواڵی بە سەلامەتی گەیشتنەوەیان بە پاشا ڕابگەێنێ. عاسمی پاشا هەر کە هەواڵی گەیشتنەوەی وەزیر و بە ئاوات گەیشتنی خۆی و وەزیری بیست بە پەلە خۆی و هەندێ لە وەزیرانی چوونە پێشوازیان. کە گەیشتنەوە کۆشکی حوکمڕان، فارسی گەورە وەزیر کەوتە باسی نگینی حەزرەتی سولەیمان و بڕوابوونیان بە خوای تاک و تەنیا. ئەمجا وتی، پاشا من ئیسلام بوونی خۆم ڕاگەیان. عاسمی پاشای هەر لەوێدا ئیسلام بوو پاشا فەرمانی پێدا کەم شەو بڕاتەوە ناو ماڵ و مناڵی تاکو بحەوێتەوە تاکو ڕۆژی هێنی دواتر وەرەوە با تەکبیری خۆمان بکەین فارسی وەزیر کڕنوشی بۆ پاشا برد و خۆی و کۆیلەکانی سەرای دەوڵەتیان جێهێشت و هەریەکەو بۆ ماڵی خۆیان چوونەوە هەش ڕۆژ فارسی وەزیر لە ماڵەوە حەوایەوە ئەمجا چووە لای پاشا و سەفەرەکەی خۆی بۆ گێڕایەوە و باسی توانا و دەسەڵاتی حەزرەتی سولەیمانی بۆ کرد بە پاشای وت وەرە لەگەڵم کە چوونە دەرەوە هەریەکە و تیرروکەوانیان کردەشانیان چوونە سەر ئەو درەختەی حەزرەتی سولەیمانی کوڕی داوت بۆی دیاری کردبوون سلاوی خوای لێبێ بێدەنگ بوون تاکو ئەو ماوەی حەزرەت بۆی دیاری کردبوون تاکو نزیکەی ئەسر چاوەڕیان کرد ئەمجا بە درەختەکەدا شۆڕ بوونەوە کە هاتنە سەر زەوی ڕوانیان دوو ماری ئەژدیها لە ژێر دارەکەوە هاتنە دەرەوە ئەمجا فارسی وەزیر بە پاشای وت تیرەکەت لە کەوان بخە و نیشانە لە یەکێکیان بگرە منیش لەوی تریان ئەمجا پێکەوە تیرەکەیان لە کەوان دەرپەڕاند و هەردوو ئەژدی هاکەیان کوشت هەریەکە و لای سەری ماری خۆی و بستێکی لێ جیاکردەوە و هەروها لای کلکەوە و فڕیاندا و لاشەکانیان بردەوە هەر کەسە و بۆ ماڵی خۆی. بە چێژ لێنەریان وت کە گۆشتی مارەکە بکوڵێنن، دوای لە ڕۆندا سووری بکەنەوە و ئەمجا دەرخواردی ژنەکانیان دا. شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو، بێدەنگ بوو. شەهرەزاد وتی چێژلێنەر گۆشتی مارەکانی بردە چێشخانە و زۆر جوان بە جیا گۆشتی هەردوو مارەی کوڵان و بەکەرە سووری کردنەوە هەر کۆمەڵە گۆشتە سوورەوکراوەی برد بۆ هەریەکەیان پاشا دەرخواردی ژنەکەی خۆیدا لەو لایشەوە وەزیر دەرخواردی ژنەکەی خۆیدا ئەو شەوە لێ نووستن قەدەری خواوا بوو سکیان پڕ بوو تا سێ مانگ پاشا زۆر لە دڵە ڕاوکێدا بوو جارجارە لە خۆیە پرسی بڵێ ژنەکەم مناڵێکی ببێ ڕۆژێکیان شاژن لە کۆشکدا لێی دانیشتبوو کە مناڵەکە لە سکی داجوڵە شاژن خزمەتکارێکی بان کردوتی بڕۆ بۆ لای پاشا لە هەر شوێنەک و هەرچەند قەرەباڵغ بوو گوێمە دەرێ و مژدەی سکپڕی منی پێبدە و داوای مژدانەی لێ بکە ئیدی کە خزمەتکار هاتە بەردەمی شاژن سەری ماچ کرد و هەرچی خشتێکی زێڕ و زیوی پێو بوو دایکەند و بەخشی بەو خزمەتکارە ئەمجا بەوانی دەوروبەریشی وت هەرکەس منی خۆشەوێت با خەڵاتی ئەم کۆیلەیە بکا. دانیشتوانی کۆشک هەر لە زێڕ و زیۆ تا ئەسپ و هێستر هێندەیان بەخشی بە کۆیلەکە دەوڵەمەندیان کرد. هەر ئەو ڕۆژە فارسی گەورە وەزیر چووە لای پاشا و پێی وت گەورەم. هەر ئەمڕۆ لە ماڵەوە لەگەڵ ژنەکەم دابووم کە مناڵەکەی سکی جووڵا. ئیدی منیش بە پەلە و بێ دواکەوتن بەرەو دیوەخانی ئێوە هاتم تاکو مژدەی سپڕیژنەکەمت پێ بدەم، هێندەم خەڵات بەخشیوە بە نۆکەرەکانم کە خۆم هیچم نەماوە، تەنانەت نۆکەرەکەشم کردووەتە گەورە خزمەتکاری کۆشکەکەم. شا عاسمیش وتی، ئەی وەزیر، خوای گەورە و بەتوانا ئەم نیعمەتەی بە هەردووکمان بەخشیوە، هەر خۆیشی ئێمەی لە تاریکی دەرهێنا و خستینە ڕووناکیەوە ئەمەوێت ئەوانەی لە تاریکی بەندی خانەدان ئازادیان بکەم وەزیر وتی بەدڵی خۆت بکە ئەمجا فەرمانی دا وەزیر بڕۆ تاوانباران و گوناهکاران ئازاد کە و خەڵاتیشان کە فەرمان بدا تاکو سێ ساڵ باجی داهات وەرمەگرن لە هیچ هەرێمێکی مەملەکەت و باج و باجگر نەمێنن فەرمان بدا شار بڕازێنەوە لە هەر کووچە و کۆڵانێکی شاردا با قەتارەی قابلەمە و مەنجەڵ ببەسترێت و شەو ڕۆژێک لە بودجەی مەملەکەت خواردن بۆ خەڵک بکرێت لە هەموو جۆرەکانی خواردن دروست بکرێ با حەوشە و حەڕۆژ دوکان و بازار کراوە بن. وەزیر پاشای جێهێشت و سەرداران و گەورە پیاوان و ئەفسران فەرمان پێدا فەرمانەکەی پاشا جێبەجێ بکەن هاوڵاتیان خۆیان ڕازاندەوە ئاهەنگیان جێڕە کە ژنەکان ماوەیک سکپڕی خۆیان تەواو کرد و کوڕەکانیان بوو پاشا فەرمانی دا و وەزیر هەرچی ئەستێرە ناسان و فەلەکیان و فاڵچیان هەبوو کۆکرانەوە تاکو و ڕمەڵ لێ بدن سەیری چارە نووسی مناڵ بکەن بۆی تێبڕوانن ئەوانیش کەوتنە ڕمەڵ لێدان و کتێبگرتنەوە بۆ کوڕی پاشا کەوت نەگفت و گۆ دواتر ڕایانگەیان کە ئەستێرەی شازادە لە ڕووناکیدایە و ژیانی پڕ لە بەختەوەری بەڵام لە سەرەتاکانی ژیانیدا کێشەیەکی هەبێ کە ناوێرین لای پاشای گەورە بیدرکێنین وەزیر پێیوتن بڵێن پاشا پەیمانەدا تووڕە نەبێت و ئارامی خۆیتان پێ بەخشێت ئەمجا گەورە ئەستێرە ناسیان وتی کوڕی پاشا لە لاویدا تووشی ژێر ئاو کەوتن دێ لە دەریادا ساڵانێک ئاوارە و نامۆ بێت و چەندین کێشە دێتەڕی بەڵام دواتر سەلامەت و ئاسوودە و بەختیارەژی و ئەبێتە پاشای مەملەکەت و دادوەرانە حکومڕانیەکە پاشای ژوو تێمە پەنامان بەخوا گرتووە کەس ناتوانێت دەستکاری چارەنووسی کەسێکی دیبکە کە کۆڕەکە کۆتایی پێهات وەزیر چووە پێشەوە لە پاشا و پێیوت گەورم گەر کوڕەکەی من ببینیت هەر ئەڵەی مانگی چواردەیە پاشایش بە پێکەنینەوە پێڵێ جا ئەوە هەر زۆر ئاسانە ژن و مناڵەکەت بێنە و لە کۆشکەکەی ئێمەدا ژیان بەرنە سەر بە هەردوو ژنەکانمان پێکەوە هەر خەریکی بەخێوکردنیان بن فارسی گەورەوە زیری ژن و مناڵەکەی بردە ماڵی پاشا هەردوو مناڵیان دایە دەستدایەن و پێداویستیان بۆ دەستەبەرکردن دوای ئەوەی هەردوو مناڵەکە حوتیان چوو دایەنەکان هێنایانەوە بۆ لای پاشاوتیان گەورەم ناویان بنێن پاشاوتی کورە با بە خۆتان ناویان بنێن گرنگ نییە بەلامەوە ئەوانی ژوتیان قوربان پێویستە باوکان ناوی مناڵی خۆیان بنێن پاشا وتی کەوابوو کوڕەکەی خۆم ناو بنێن سەیفل ملوک و کوڕی گەورە وەزیریش سعد ئەمجا پاشا دایەنەکان و شیردەرەکانی خڵات کرد ئامۆژگاری کردن کە پەروەردەیەکی جوان و نایەبیان کەن تاکو تەمەنیان بووە پێنج ساڵان لای دایەنەکانمانەوە دواتر پاشا چەند مەلایەکی بۆ بەکرێگرتن تاکو فێری نووسین و خوێندنیان بکەن ساڵان ڕۆشت و تەمەنیان گەشتە دە ساڵان ئەمجا پاشا هەردوو مناڵەکەی دا دەسوار چاکان و شمشێربازان تاکو فێریان کەن و ڕاهێنانیان پێ ئەنجام بدەن پێ ساڵیش ڕاهێنانیان پێکرا و فێرکران کە تەمەنیان گەیشتە پانزە ساڵان ئیتر بوونە پسپۆڕ لە هەموو بوارەکانی جەنگ و هونەر و ئەدەب و زماندا، هەموو جارێک کە پاشا ئەیبینین زۆر دڵی پێیان خۆش ئەبوو. کە تەمەنیان گەیشتە بیست ساڵان پاشا دەستی فارسی گەورە وەزیری خۆی گرت و پێی وت، ئەی وەزیری دڵسۆزم نیازمە ڕاوێژت پێ بکەم. ئەویش وتی، گەورەم بیروڕاکانی تۆ پیرۆزن و ئەپێکن. پاشا وتی ئەبینیت کە بە ساڵ داچووم و تەمەنم تێپەڕاندووە ئەمەوێت ئەو چەند ساڵەی ژیانم کە بە دەستمەوە ماوە بە کۆشەکیری و خواپەرستی ببمە سەر بە مەزەندەیی ژیری خۆم سەیف الملوکی کوڕم ژیر و کارامە و لێهات و شۆڕە سوار و جەنگاوەر و پاڵەوانە شارەزا و سەر دەرچووە ئەتوانێت دەوڵەت بەڕێوە ببات بەنیازم بی کەمە جێنشینی خۆم تۆ ئەڵێ چی؟ فارسی گەورە وەزیریش وتی بیروڕایەکی زۆر ژیرانەیە هێندەم بەدڵە و منیش بڕیارمدا سەعدی کوڕم ئەخەمە شوێنی خۆم و وەکو تۆ خۆم خانە نشینەکەم ئیدی پێکەوە ئەی گوزەرێنین هەر کاتێکیش خوانەکەران تووشی تەنگ و چەڵەمەیەک بوون ئێمەش ئەبینە ڕاوێشکاریان و لە یارمەتیدانیان درێغی ناکەین. پاشا بڕیاری داوتی کەوا بوو بۆ هەموو ئەو هەرێمانەی لە ژێر فەرمان ڕەوایی ئێمەدان نووسراوی شاهانە بنێرە و تایدا پێیان ڕابگەێنە کە ڕۆژێوەندەی کە خۆت دیارەکەی مانگ لە گۆڕەپانی فیل کۆبوونەوەمان هەیە و ئێوە بانگهێشتن کە وەزیر پاشای بەجێهێشت دەم و دەست فەرمانی دا نووسراوی شاهانیان ئامادەکرد کە تێیدا هاتبوو ڕۆژی ئەوەندەی فڵان مانگ لە گۆڕەپانی فیل ئەبێت ئامادە بن، بە تەتەردا نووسراوەکە ڕەوانەی هەموو هەرێمەکانی دەوڵەت کرا، دیسان داوا لە دانیشتوانی پایتەختیش کرا کە ئەوەی پێی ئەکرێ با ئامادەی کۆڕەکە بێ، بۆ ڕۆژی دیاریکراو مەنجەڵێکی زۆر خرانە سەر ئاگر، خواردنێکی زۆر ئامادەکرا لە گۆڕەپانی فیل سفرە و خوانی پاشا ڕاخرا وەزیران و پیاوماقلان و ئەفسران و دەوڵەمەندانی شار و هاوڵاتیان دەستیان بە خواردن کرد ئەم جا جاڕچی جاڕیدا دوای تێربوون کەس شوێنی خۆی جێنەهێڵێ پاشا وتارێکتان بۆ خوێنێتەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو